بۆ ئەوەی خەڵکی ڕزگار بکەیت لە تاریکییەکانەوە بۆ ڕووناکی بە ئیزنی پەروەردگاریان ڕێنمونیان بکەیت بۆ ڕێگای خوای بەدەسەڵات و زاڵی سوپاسکراو. اللە الذی لە مافی السماوات ومافی الارض. وهو العزیز الحکیم وە هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردووە بە زمانی گەلەکەی خۆی نەبێت بۆ ئەوەی ئاینەکەیان بۆ ڕوون بکاتەوە ئەوسا خوا هەرکەسی ویستبێ گومڕای کردووە هەرکەسێکیشی ویستبێ ڕێنموونی کردووە فەرمانمان پێدا کە گەلەکەت ڕزگار بکە لە تاریکییەکانەوە بۆ ڕووناکی و ئامۆژگاریان بکە بە ڕووداوەکان لە ڕۆژەکانی خوادا یان بەهرەکانی خوایان بیر بخەرەوە بەڕاستی لەو بیرخستنەوەدا پەند و بەڵگەی زۆر هەیە. بیری بەهرە و چاکەی خوا بکەنەوە بەسەرتانەوە کاتێ کە ڕزگاری کردن لە دار و دەستەکەی فیرعەون کە سزای خراپیان پێ دەچەشتن بە هەمیشەیی و کوڕانی ئێوەیان سەردەبڕی و ئافرەتانی ئێوەیان بە زیندوویی دەهێشتەوە بۆ خزمەتکاری بێجگە لە خوا هیچ کەس نایان زانێ، پێغەمبەرەکانیان بۆ هات بە موعجیزە و بەڵگەی ئاشکراوە، ئینجا مافی کۆپی ئەوان کردن و دەست و پەخش کردنی ئەم پەنجەی بەرهەمە خۆیان گەست بەم پارێزراوە، قووقین دا و لە وتیان بەرگرتنەوەی ئەم بەڕاستی ئێمە بەرهەمە بێ ڕێپێدراو بڕواین نییە بەو بۆ هیچ پەیامەی کە کەسێک. بە ئێوەدا نێردراوە. ئایا لە خوادا گومان هەیە کە بەدیهێنەری ئاسمانەکان و زەوییە، بانگتان دەکات بۆ ئەوەی لە گوناهەکانتان خۆش بێت و دواتان بخات بۆ کاتێکی دیاریکراو؟ وتیان، ئێوەش هەر ئادەمییەکی وەک ئێمەن، دەتانەوێت بەرگری ئێمە بکەن و لاماندەن لە پەرستنی ئەوەی کە باو و باپیرانمان دەیانپەرست، فأوحی الیهم ربهم لنهلکن الظالمین بێبڕواکان وتیان بە پێغەمبەرەکانیان بەڕاستی لە خاک و وڵاتەکەمان دەرتان دەکەین یان بەڕاستی دەبێ بگەڕێنەوە ناو ئاینەکەی ئێمە جا پەروەردگاریان نیگای بۆ پێغەمبەران کرد ئەوەش بۆ کەسانێکە لە وەستانی بەردەم من دەترسن لە قیامەتدا وە پێشتر ترسابێ لە هەڕەشەی من. واستفتحوا وخاب كل جبار عنید. وە پێغەمبەران داوای سەرکەوتن و زاڵبوونیان کرد لە خوا و ئاخۆ ئێوە بەرگری دەکەن لە ئێمە هەندێک لە سزای خوا؟ ئەوانیش دەڵێن، ئەگەر خوا ئێمەی ڕێنموونی بکردایە ئێمەش ئێوەمان ڕێنموونی دەکرد، یەکسانە بۆمان هاوار و ناڵە بکەین یان ئارام بگرین، ڕزگاربوونمان نییە لە سزای خوا. کاتێ کە کار تەواو دەبێ بێگومان خوا بەڵێنی پێدان بە بەڵێنێکی هەق و ڕاست وە منیش بەڵێنم پێدان بەڵام درۆم کرد لەگەڵتان وە من نەمبوو بەسەرتاندا هیچ زۆر و دەسەڵاتێک تەنها ئەوە نەبێ کە بانگم کردن بۆ گومڕایی ئیتر ئێوەش بەدەنگمەوە هاتن و بەگوێتان کردم کەواتە لۆمەی من مەکەن بەڵکو لۆمەی خۆتان بکەن، بەڕاستی من ناتوانم بێم بە هاواری ئێوەوە و ئێوەش ناتوانن بێن بە هاواری منەوە، بەڕاستی من بڕوام نەبوو بۆی کە پێشتر لە دونیادا منتان کردبوو بە هاوبەش بۆ خوا، بێباوەڕان چەند هاوتایان بۆ خوا بڕیاردا بۆ ئەوەی خەڵک گومڕا بکەن لە ڕێگای خوا، ئەی محمد صلی اللە علیە وسلم بڵێ بەوانە ڕابوێرن چونکە بێگومان چارەنووستان دۆزەخ دەبێت. قل لعبادی الذین آمنوا یقیموا الصلاة وینفقوا مما رزقناهم هەموو بەروبووم و دانەوێڵەیەکی پێڕواندووە کە ڕزق و ڕۆزییە بۆ ئێوە، هەروەها کەشتی بۆ ڕام هێناون بۆ ئەوەی بڕوات بەناو دەریادا بە فەرمانی خوا و ڕووبارەکانی بۆ ڕام هێناون. وسخر لکم الشمس والقمر دائبین. ان الانسان لظلوم کفار. وە لە هەموو ئەو شتانە کە داواتان کردووە پێی بەخشیون، خۆ ئەگەر بەهرە و نیعمەتەکانی خوا بژمێرن بۆتان ناژمێردرێن، بەڕاستی ئادەمی بێ بڕوا زۆر ستەمکار و سپڵەیە. ومن عصانی فانک غفور رحیم ئەی پەروەردگارم بێگومان ئەو بتانە زۆر لە خەڵکیان گومڕا کردووە و لایان دان لە ڕێگای ڕاست جا هەر کەسێ لە ڕۆڵەکانم شوێن من کەوت ئەوە بێگومان لە منە هەر کەسیش سەرپێچی کردم تا بە چاچی نوێژ بەجێ بێنن بەڵکو دڵی خەڵکانێ وا لێ بکەیت سۆزیان ببێ بۆ لایان و لە هەموو بەر و میوەیەکیش ڕۆزییان بدە بەڵکو شوکرانە بژێر بن. ربنا انک تعلم ما نخفی وما نعلن. و ئەی محمد صلی اللە علیه وسلم خەڵکی ئاگادار بکە و بترسێنە لەو ڕۆژەی کە سزایان بۆ دێت ئینجا ئەوانەی کە ستەمیان کردووە دەڵێن ئەی پەروەردگارمان بۆ ماوەیەکی کەم دوامان بخە تا وەڵامی بانگەوازەکەت بدەینەوە و شوێنی پێغەمبەران بکەوین وە بۆ ئەوەی بزانن بێگومان ئەو پەرستراوێکی تاک و تەنهایە و تا خاوەن ژیریەکان بیر بکەنەوە و پەند بگرن.